وتاری ئەمڕۆ باسی کرێکار و خاوەن کار و ئیش دەکەین لەبەرەوەی لەم دوو سێ ڕۆژەی پێشوە لە بینی ئەم دوو جمعەی ئەمڕۆ و پێشودا یەکی ئایار کە ڕۆژی جیهانی کرێکارانە دانراوە لە عالەمە حەزم کرد منیش کرێکاران بێبەش نەکەم لە باس و بابەتێک لەم موناسەبەیەدا بۆیە عەرزی بەڕێزتانەکەم کرێکار جارێ هەموومان کرێکارین حەتا پارێزگار و والی کە وەختی خۆی دانراون پێیان وتراوە عامل کەس نیە کرێکار نەبێ هەر پلەیەکی هەبێ کرێکار مەخلوقێکی ماندوو زەحمەتکێش بە هێزی بازو عەرەقی نێوچاوانی بژێوی خۆی و خێزانەکەی پەیدا دەکا زۆر جار جل و بەرگی کۆن و پاک و تەپ و تۆزاویە بە بیر و هزر و قەڵەم و بازوی کرێکار ماڵ و مزگەوت و مەدرەسە و نەخۆشخانە و کۆشک و قەیسەرییەکان دروستکراون، باخچە و باخ و کێڵگەکان بە پاچ و بێڵی کرێکار نەخشێنراون، کرێکار لە گەرمەی کاری ئەمڕۆیدا وا لە بیری ئەوەدا بڵێی سبەینێ کارێکی شەرافەتمەندانەم دەست بکەوێ؟ کرێکاری مەرد کەمتەماح و داوێنپاک و دڵسۆز و بەشەرم و شکۆیە، کرێکاری حەڵاڵزادە خەمخۆری کارەکەی و خاوەن کارەکەی و خۆشیەتی حەقی کارەکەی دەدات، خیانەت لە خاوەن ئیشەکەی ناکا، درۆ لەگەڵ خۆیشی ناکا. ئەم جۆرە کرێکارەیە کە رسول اللە دەستی بەرز کردوونەتەوە و فەرموویەتی ئەمە دەستێکە خوا و پێغەمبەر خۆشیان دەوێت. ئەم جۆرە مەخلوقەیە کە دەربارەی وتراوە کاسب حەبیبی خوایە ئەم جۆرە مەردەیە وتویانە ئەگەر هەرمانکەری شیرینی و نوێژگەری نورینی ئاینی پیرۆزی ئیسلام ڕێزی لە دەستی ئیشکەر گرتووە و و ماچی دەکا لە ئیسلاما دەستەکان ئەکرێن بە چوار بەش دەستێک ئیشی نییە، واجبە لەسەر کاربەدەستی موسڵمانان و دەوڵەت ئیشی بۆ بدۆزێتەوە. دەستێک عاجزە، جا یا پیر و نەخۆشە یا کەمئەندامە، ئەم دەستە واجبە لەسەر دەوڵەت و کاربەدەست، کوا یارمەتی بدا و هاوکاری کۆمەڵایەتی پێشکەش بکا، شەرافەتمەندانە حورمەتی بگرێ و ڕێزی بگرێ، چونکە کاتێک توانیوێتی کاری کردووە. سێیەم، دەستی کرێکار و ئیشکەرە، ئیسلام ماچی دەکا، ڕێزی لێ دەگرێ، چونکە ئەبێتە هۆی پیاکردنی بژێوی و ئاوەدانکردنەوەی وڵات. جۆرێک لە دەست هەیە لە ئیسلامە غودەی سەرەتانیە و دەبێ ببڕێت ئەگینا کۆمەڵگا پیزەکا ئەویش دەستێکە بتوانێ ئیش کا و نەیکا ئیشی بۆ بدۆزیتەوە نەیکا بەڵام دزی بکا. دەست بەسەر ماڵی خەڵکا بگرێ ئەو دەستەیە کەوا خوای گەورە ئەفەرموێ والسارق والسارقە فاقطعو ایدیهما با خەڵک مزایەدە نەکا بەسەر دینەکەمانەوە بڵێ ئیسلام ئەوەیە و ئەوەیە چوار نەوع دەست سیانیان لەسەر سەر و لەسەر چاو ماچی دەکەین یەکێکیان نەخۆش و گەندەڵە دەبێ عیلاج بکرێ پێغەمبەرانی خوا کرێکار بوون کاری دنیا و قیامەتیان کردووە وقل اعملوا ان انی عامل پێیان بڵێ ئێوە ئیش کەن منیش ئیش دەکەم خوا پێی خۆشە، خوا حەز دەکا، خوا کەسێکی خۆش دەوێ کە کاری کر پاک بیکا، چاک بیکا، ورد بیکا، یتقنە و اتقان، صنع اللە الذی اتقن کل شیء، تەقنیات یانی تکنۆلۆجی پێشکەوتوو، خوا ئەیەوێ ئێمە کە کارمان کرد پوخت و پاک و چاک و ورد بیکەین، پۆخڵی نەکەین کار ئەمانەتە دەبێت کرێکار ئەمین بێت و سپاردە زایە نەکا ئەدی الامانەتە الى من ائتمنەکە ولا تخن من خانەکە ئەمانەتێ پێت سپێراوە بیگێڕەرەوە بۆ خاوەنەکەی کە ئیشەکەت ئەی کرێکار خیانەت مەکە لە کەسێک کە خیانەتت لێ ئەکا حەتا ئەگەر هاتوو تۆ حەقت لای یەکێک بوو ئەو غەدری لێ کردبووی تۆ نابێ خیانەت لەو بکەی بۆی فێری پیشە خراپەکەی ئەو نەبی کار کە سەرچاوەی بژێویە ئەگەر حەقی خۆی نەدرێتێ کرێکە حەرام دەبێ یا بە ئەندازەی ئەو کارەی دەیکەیت کرێکەت حەڵاڵ دەکەیت و خوایش بەرەکەتی تێدەخا دوو جۆر کارمان هەیە، کاری پاک و چاک، عمل صالح، و کاری خراپ و بەد، عمل سیء. لە قورئانی پیرۆزدا هەمیشە ئیمان و ئیسلام، ئیمان دەستەملانی عملی صاڵحە، یارمەتیمان با بەڵام خراپەیش هەیە کاری خراپ زۆرە خەڵکی ئەگەیە بازاڕی دووکانی کۆمپانیای داناوە کاری خراپەکە مەملەکە تێکەدا ڕەوشت ئەڕوخێنێ کولتور ناهێڵێ شەرەف و کەرامەت بەربادەکا ئەوە ژەرکارە. لە دنیا ئیشی کردووە ئەوەی قومارەکە ئیشەکە ئەوەی دەخواتەوە ئیشەکە ئەوەی تلیاک دەفرۆشێ و دەرمانی خراپ دەفرۆشێ ئیشەکە ئەوەی شوێنی فەساد بڵاو دەکاتەوە ئیشەکە عاملەتون ناصبە ماندووە ئیشی کردووە خوا فەرمێت تەسڵا نارن حامیە دەچێتە جەهەنم مافەکانی خاوەن کارە یەکەم، برای کرێکار هەموومان دەبێت توانای ئەنجامدانی ئەو کارەی هەبێ کە دەستی داوەتێ و دەیکا نەکەی ئیشێ نازانی بڵێ ئەیزانم نەکەی. ماڵی خۆت کاول نەکەی حەیای خۆت نەبەی ماڵی خەڵکیش نەڕوخێنی نایزانی بڵێ نایزانم عەیب نیە موسیبەت ئەوەیە نەزانی و بڵێی ئەزانم سەیارە بەری بۆ لای کەسێ فیتەر نەبێ و خۆی کا بە فیتەر بچی بۆ لای کەسێ دکتۆر نەبێ و خۆی کردبێ بە دکتۆر وە سایە بێنی دیوارت بۆ بکا وە سا نەبێ وە سایە بێنی لەو بازاڕە پیشەیەک کارخانەیەک بەڵام وەسا نەبێ بیەوێ فێر بێ بەسەر خەڵکەوە ئاوا مصیبەتە ئەوە جینایەتە ئەوە تاوانە خوای گەورە قبوڵی نییە قبوڵی نییە نەت زانی بڵێ نازانم دووهەم ئەبێ بتوانێ ئەو ئیشە بکە نەک بێت بەڵام نەتوانێ ئەبێ شارەزای ئیشەکە بێ لێی بزانێ پێی بڵێی بۆ ئەوەت ئەبەم ئیشەکە ئەوەیە بزانی ئەتوانێ ئەگەر وتی ئەتوانم بڵێ ئاوایە و ئاوایە بزانی ئەزانێ ئەگەر وتی ئەزانم اینجا مامەڵی لەگەڵا بکەی بە ڕۆژە بە سەعاتە بە مەترە بە چییە دوایی حەقی خۆی بیتێ بە پێی ئەو عەقدەی لە بەینتانایە سێیەم، لە کاتی ئەنجامدانی کارەکەدا نابێت کرێکار پێچ لێبدا، فێڵی تیا نەکا، بە هیچ بیانوویەک خاوەن کار و چاودێری بە دیارەوە بێت یا خۆی تەنها بێت، دەبێت بە یەک ئاست کارەکەی ئەنجامبا. زوو زوو بچێت بۆ تارەتگرتن. وەڵا نوێژی چێشتنگاوەکەم وەڵا مناڵەکانمان نەخۆشن ئەچمەوە تا ماڵوێمە ناخوا ئەمانە تۆ بۆ ئیش هاتووی ئەمە ئیشی تۆیە ئەمە ئیشی تۆیە ئەمە نوێژی چێشتنگاوی تۆیە ئەم ئیشە باشکە خوا بە چێشتنگا بۆ حسێبەکەوە چوارەم لە کاتی دیاریکراودا ئامادە بێت تا دواکاتی کارەکەش کە هەشت سەعاتە ئەبێ بەجێی نەیەڵێ و ئیشی تەواوی تیا بکە پێنجەم لەژێر فشار و چاولێزیدکردنەوە و تەماحستنەبەردا کەسایەتی خۆی نەدۆڕێنێ و بچووکترین خیانەت لە کارەکە نەکا بە کەمکردنەوەی بڕی مەواد یا زیادکردنی زۆرێک لە وەستا و کرێکار و موهەندیس و ئەوانە دەوڵەمەن و خاوەن کۆمپانیاکان تەماح ئەخەنە بەریان. بابە ئاوا بکە ئاوا بکە ئەوەنەی کیسە چیمەنتۆ تێکە ئەوە بکە ئەوەت بۆ دانێم ئەوە خیانەتە لە خوا. خیانەتە لە ئینسانییەت، خیانەتە لە گەل و نیشتمان، خیانەتە لە پیشە، خیانەتە لە خۆت و خێزانەکەت، نانی حەرامیان بۆ ئەبەیتەوە، قەت خوا بەرەکەت ناخاتە پیشەکەت. تەماحی دنیا بخەنە بەرچاوت. نابێ. نابێ. نابێ بیکەی. حەزرەتی عومەر خوای لێ ڕازی بێ لە بەینی مەکە و مەدینە دای بە لای شوانێکا. شوانێک بەلای مەڕەوە بوو. وتی، شوانەکە؟ وتی، بەڵێ. وتی، مەڕێکمان بەرێ با بیخۆین، سەریێ بڕین ئەیبرژێنین و بەشی تۆیش ئەدەین و شتێکیشت ئەدەینێ. نەیەزانی. وتی، خاڵۆ من خاوەن مەڕ نیم، من کرێکارم. ئەمە ئەمانەتە لە گەردنما. وتی، دەی خاوەنەکەی چوزانێ؟ وتی، دەی خاوەنەکەی نازانێ. شوانەکە وتی، ئەی خوا چی لێ بکەم؟ ئەی خوا چی لێ بکەم خوا نازانێ وتی تۆ ناوت چییە تی فڵان وتی ئیشت چێ وتی من عەبدم عەبدی گەورەکەمم بە پارە منی کڕیوە کردومی بە شوانی ئەم مەڕانە بڕیاریدا بە پارەی خۆی کڕی و ئازادی کرد وتی، وەک لە دنیا ڕاستگۆی و دەستپاکیەکەت بوو بە هۆی ئەوەی ڕزگارت کا، ئومێدەکەم لای خواش لە ئاگری دۆزەخ ڕزگار بی. ئێمە کارمەندمان، شوانمان، ئەبێ ئاوا هیمەتی بەرز بێ، عیزەتی نەفسی هەبێ، هەست بە ڕقابەی خوایی بکا. نەک بە شەو بینێری. خاڵێکی تر، کارمەندی فەرمانگەکانیش کرێکارن بە ژن و پیاویانەوە، فەرمانگەکان جێگای دروستکردنی خواردنی جۆراوجۆر و چنین و ڕستن نین، کاتی دەوام کاتی پرسە و سوڵح و چوونە بازاڕ نییە. بەڕێزم با بڕۆین ئەو پرسەیە بکەین، تۆ کارمەندی، لەوانەیە کەسێک لە قەڵادزێوە هاتبێ لەو دەقیقە بگاتە فەرمانگەکەی تۆ، نابێ بە جێی بێڵی. ئەمە فەرزە. ئەو چون بۆ لای نەخۆش و تەعزێ، ناڵێم سوننەتیشە بۆ تۆ، سوننەت نییە، بیدعەتە و گوناحە بۆ تۆ. لە ئەسنای کارەکەتا نابێ بیکەی. ئەو دادانەی کەوا حکایەتەکەن و حیلکە حیلکەکەن و بلوزەچن و خەریکی مۆبایل و فەیسبووک و ئەملاچ یاپراغ لێنێن و ئەمە پێی ناوترێ کار ئەمە پێوترێ سیاحەت و سەیران ئەمە پیشەکە حەرامەکە ئەمە دروست نییە حەوتەم نابێت کارمەند جیاوازی بکات لە نێوان هاوڵاتیاندا لەسەر هیچ بنەمایەک دەبێ ئەو کارەی پێی سپێراو ئەنجامی بدا و گرفت و ڕۆتین بۆ هاوڵاتیان دروست نەکا. ناسی قوربان فەرموو بەخێر بێ یاخوا بەخێر بێ سەر چاو یەکسەر هەژارێکی تریش هاتووە داماوێکە کاکە بڕۆ دوو بەیانی بێرم کاکە ئەمەی خاتری ئەگری ئاخر مۆدێل سیارەی لە ژێرایە گیرفانی پڕە لە دە دۆلار ئەو داماوە قەرزی کردو هاتۆ بۆ ئەم دایرەی تۆ بۆ ئەوە دواخەی ناترسی خوا دواتخا ئەرکەکانی سەرشانی خاوەن کار، رب العمل، کە ئەوە مافی کرێکارە، یەکەم، بە رێزەوە مامەڵە بکا لەگەڵ کرێکارەکان، وەک خزمەتکار و بەندە و سواڵکەر سەیریان نەکا، ئەوان بۆیە شانیان داوەتە بەر زەحمەت هەتا منەتی کەس هەڵنەگرن، ئەبێ هەر کەسێک کرێکاری هەبوو وەک کوڕەکەی خۆی سەیری کا، وەک براکەی سەیری کا، زۆر بە رێزەوە ناوی ببا، حورمەتی بگرێ ئیخوانکم خەوەلکم هەتا خزمەتکار و بەندەکان خوا پێغەمەری خوا فەرمێ براتانن لەوەی خۆتانەی خۆن لەوە بیان دەنێ زەحمەتیان مەدەن بارێ مەدەن بە سەریان نابەرگەی نەگرن دووەم کارێکیان پێ ئەنجام نەدات لە توانایاندا نەبێ لە سەرتاوە پێیان بڵێ کارەکەی من ئەوەیە و ئاوایە نابێ ئیشێکی پێ بکەی نەیتوانێ سێیەم کاری زیادیان پێ نەکا لە ماوەی دیاری کراودا بچنە سەر کار و بەجێی بێڵن ئەگەر یەک سەعات یا زیاتر ئیشی کەوتە و کرێکارانە ئەبێ ئیزنیان لێ بخوازێ بڵێ دەستان ماچەکەم تکاتان لێکەم ئەو ئیشەم بۆ بکەن ئەوەنەتان زیادە بۆ دانێم لە سەرو کرێکەی خۆتانەوە ئەگەر ڕەغبەتیان لێی بوو بە ڕەغبەت کردیان ئەوە ئازادن چوارەم پێش ئەوەی بڕۆنەوە کرێی ئەو ڕۆژە ئەو کارەیان بداتێ وەگە فەرمێ کرێی کرێکار بدەن پێش ئەوەی عەرەقەکەی ڕوشک بێتەوە پێش ئەوەی عەرەقەکەی وشک بێتەوە. معاشی چەندتان وەرنەگرتووە؟ دوو هەزار و چەند؟ شانزەیە، پانزەیە، چواردەیە، نازانم مانگی نۆ و دە و یانزە و دوانزەیەک هەیە. دوایەوەش هەندێکی تریش هەیە. ئێ باشە ئەی ئەم کرێ ئەی ئەمە نابێ نابێ کە عارەقی کرد عارەقەکەی وشک نەبێتەوە کرێکەی بیتێ. ئاخر شەهید، کەمەندام، مامۆستا، مزگەوت فڵان فیسار چی ئێ پێی بژی ئەو معاشە نەبێ بەڕێزان پێنجەم نابێت بەڕێوەبەری فەرمانگە کارمەند و کرێکارەکان بەکار بێنێ بۆ کاری تایبەتی خۆی و ماڵەوەی چونکەوە خیانەتە لە ئەمانەت و نابێ کرێکار و کارمەندیشەوە قبوڵکە مدیری دایرەی وا هەیە کە هەڵێ کرێکاری یەکیان هەرێ ئەڵێ بڕۆ باخچەکەی ماڵە بکێڵە واجبەکە بۆ حسێبەکە فەرماندەی سەربازیمان هەیە سەرباز و پێشمەرگە و فلانە نێرێتەوە بۆ ماڵەوە ئەڵێ بڕۆ ئەوە بەرە بۆ ئەوێ ئەو بەرە بۆ ئەوێ ئەو بەرە بۆ ئەوێ بە سیارەی حکومت بە واجبی حکومت دروست نییە نابێ نابێ ئەبێ هەر کەس ئەدای ئەرکی خۆی بکا. شەشەم، لەسەر حکوومەت و سەندیکاکانە مافی کرێکاران پارێزن و لە پاش چوونە سەری تەمەنیان یا نەخۆشکەوتن و کەمئەندام بوونیان خانەنشینیان بۆ بکەن. ئەمەش دەرسێکی ترە. پێشەوا عومەر پیاوێکی بەساڵاچووی پیری جوولەکەی بینی، سواڵی ئەکرد لە مەدینە. وتی، کاکە تۆ ئیشت چییە؟ وتی، وەڵڵاهی من پیر بووم، نەخۆشم، بەیتولمال داوای باجم لێ ئەکا، زەریبە. منیش نیمە مەجبوورم سواڵ بکەم. وتی، بۆ تۆ چیت؟ وتی، من جوولەکەم. قۆڵی گرت و بردی بۆ لای کرێکاری بەیتولمال وتی ئەمە تا توانای بۆ ئیشی کردووە ماڵ و مناڵی خۆی بەخێو کردووە و باجی ڕەسمیشی داوە بە بەیتولمال ئێستا پیر بووە سواڵی پێ یەکەن عەفوی کرد لە باجەکە وتی ئەبێ مانگانەیەکیشی بۆ ببڕنەوە پێکەوە ژیان پێکەوە ژیان لێرەیە پێکەوە ژیان دەنگ و باس و حەکایەت نیە. خاوەن کار دەبێ بزانێ خوای باڵادەست چاودێری دەکا. فریشتەکانی خوا قسە و کردارەکانی دەنووسن. بۆیە دەبێ بە جوانترین شێوە مامەڵە بکا لەگەڵ کرێکارەکان و ئەو ماڵەی خوا داویەتێ بۆ تاقیکردنەوەیە بۆ فیز و دەعیە نیە. خوای گەورەو پەروەردگار لە ئیمتیحانەکا فەقیرەکەی ناجیح کرد لەبەرئەوە بێ ئاگامان لێبێ دەعیەو دەمان نەکەین بە ماڵو سەروەت ئەوە ئەمانەتێکە وا لەگەردنمانە خاوەن کاری ژیرو زانا تاک بێت یا گروپ و کۆمپانیا یا دەوڵەت و حکومەت دەبێ بگەڕێ بۆ باشترین مواسەفات و تایبەتمەندی و لێهاتووی لە کرێکارو کارمەندا نەک هەر ڕەمەکی یا خزم خزمانێ و حیزب حیزبانێ نابێ سەرنجی قورئان بدەن قورئان چۆن دەستمان نەگرێ کرێکار بگرین کارمەند دابمەزرێنین موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ هەڵاتووە لە میسر و ڕێ کەوتۆتە مەدیەن دوو ئافرەت بەلای ڕان و مەڕەوەن من غەریبم من لێم قۆ ماوە لە ترسی فیرعەون ڕام کردوەتی مەترسە باشە من ئەگەر یەکێ لەم دوو کچە و بەمێ ئەتوانی هەشت ساڵ شوانیم بۆ بکەی تی بەڵێ ئەتوانم ئەی دە وتی دەیش ئەگەر توانیم ئەیکەم کچەکە وتی باوکە ئەم پیاوە بگرە بە شوانی إن خير من استأجرت القوي الأمين ئەوەی شوان بێ ئەبێ بەهێز بێ و ئەبێ ئەمینیش بێ جا شوانی مەڕ بێ یا شوانی قوتابخانە و نەخۆشخانە و مزگەوت بێ یا هەرچی بێ سەیریکەن کاتێ یوسف پێغەممەر سەلامی خوای لەسەر بێ خەوەکەی مەلیکی میسر لێک دەداتەوە دەیپێکێ ئەڵێ انک الیوم لدینا مکین چیت ئەوێ با بۆت کەین یوسف ئەڵێ اجعلنی علی خزائن الارض بمکە بە خەزێنەدار وەزیری دارایی انی حفیظ علیم من پارێزگاری دەکەم لە داهات و ماڵی وڵات وە علیمیشم ئەزانم چۆن دابەشیشی بکەم. ئەوە ئەوە دوو دەرس. سێیەم، کاتێ خوا تالوت ئەکا بە قائیدی جەیشێک بۆ بەنی ئیسرائیل، وتیان حای چۆن ئەبێ تالوت بێ لە بە مەلیک، انا یکون له الملک نحن احق بالملک منه ولم یوت سعة من المال، ئێمە لە پێشترین، ئێمە شازادەین، ئێمە دەوڵەمەنین، کورەوە نە ماڵی هەیە و نە ناوی هەیە. پلاندانانی جەنگ دەزانێ خوتەی ئینسیحاب ئەزانێ زۆرترین دەسکەوت و کەمترین زەرەر بۆیە تالو دەبێ بە مەلیک سەیری کەن سولەیمان پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ کاتێکەوە ئەبی سێ بەڵقیس لەگەڵ قەومەکەی خۆنەپەرستن خوا ناپەرستن هود هود خەبەری بۆ ئەهێنێتەوە جوابیان بۆ ئەنێرێ و دیاری ئەنێرن بۆ سولەیمان ئەڵێ وا دیارە ئەم ئافرەتە زۆر داماوە بە دیاری ئەوێ من بخەڵەتێنێ ئەڵێ ئەڵێ ئەی سەربازەکانم یا ئەیها المەلأ من یەتینی ئەیکم یەتینی بعرشها کێ توانێ کۆشکەکەیم بۆ بێنێ بەر لەوەی ئەو بگاتە ئێرە و تەسلیم بێ عفریتێک لە جنۆکە وتی من بۆت ئەهێنم قبل ان تقوم من مقامیکە پێش ئەوەی دەوام تەواو بێ هەڵسی بەدڵی نیە لەو لاوە قال الذی عنده علم من الکتاب یەکێتری زانا و ئەهلی کیتاب وتی انا آتیک به قبل ان یرتد الیک طرفک چاو بنێ بەیەکا و بیکەرەوە بۆت حازرەکەم چاوی نا بەیەکا فلما رآه مستقرا ئەزانی ئاوا لەسەر دەستی کۆشکەکەی گرتووە قال هذا من فضل ربي ئەمە ئەمە دەرسە دەرس ئەبێ حکومەت ئەبێ کار خاوەن کار ئەم مواسەفاتانەی لەبەرچاو بێ گەندەڵ دانەنێ و دوایی شین و شەپۆڕ بکا نەزان دانەنێ و وڵات وێران کا ئەبێ لێزان بێ کورد وتوێتی نان بۆ نانەوا و گۆشت بۆ قەساب. بەڕێزان لەوە زیاتر وەختان ناگرم خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقبەتمان خێر بکە خوایە ئیشی پاک کەی بە نسیبی کرێکارەکان خوایە لەشیان ساخکەی خوایە نەخۆشەکانیان شیفا بدەی خوایە لە مردوەکانیان خۆش ببی خوایە ڕەحم بە هەمومان بکەی نەخۆشەکانمان شیفا بدەی زینوەکان عاقبەت خێر بکەی لە مردوەکانمان خۆش بی خوای ڕۆڵەکانمان دامەزراو بکەی تابیەکانمان سەرکەوتوو بکەی خوایە ئەسیر و گیراوی موسڵمانان ڕزگار کەی خوایە نەدارەکان دارا کەی قەرزارەکان ڕزگار کەی خوایە ئەم وڵاتە لە ئافات و فیتنە پارێزی خوایە ئەم هەور و هەڵا و بارانەش بەریتەوە خەزێنە و بارخانەی خۆت بیبەی بۆ ئەو شوێنانەی پێویستیان پێیەتی لەسەر شاخ و کوێستانەکان لە ئافات و تەرزە و تۆفان وڵات و دەغڵ و دانمان پارێزی خوایە ئەوانەی داوای دوعای خێریان لێ کردووین ڕەحمیان پێ بکەی شیفایان بدەی بەها ناو هاواریانەوە بێی کۆتاییە عەرزتانەکەم ئینتیخابات و هەڵبژاردن نزیک بۆتەوە دووبارە ئەکەمەوە داواکەم هەموو تاکێکی کورد دەنگ بدا بەشداری دەنگدان بکا. دەنگی بدا و بیخاتە ناو سنووق، بیکا بە ئەمانەت لە گەردنی ئەوانەی کەوا خۆیان کاندید کردووە وەکو تاک و وەکو لایەن، لە ڕۆژی قیامەتا یەخەیان بگری بڵێی من تۆم بە باش زانی دەنگم دایتێ، ئەوە نییە بڵێی وەڵا قینم کردووە و بەخوا من دەنگ نادەم، بەڕاستی زەرەری میلەتی کوردی تیایە خەڵکی تر لە خوارەوە ئەنواع و ئەشکاڵ فەن و فنونیان هەیە لەوانەیە لە شوێنی تر و دەرەوەیش نەفەر بێنن تۆیش لێرە لە داخانا و لە مەراقانا و لە داخی ئەو زوڵمەی لێو کراوە واز لەم ئینتیخاباتە بێنی بەڕاستی هەر خۆمان زەرەرەکەین بۆیە با چەند کارمەندێک چەند کەسێک ئێوە بینێرن بینێرین بۆ ئەو پەرلەمانە بەڵکو ئەمە خوایە ئەم جارە وەکو جارەکانی تر نەبێ بەڵکو ئەمە خوایە ئەم جارە کەرامەت و حورمەت و حەیا بیان گرێ غەدر لەم میلەتە نەکەن داکۆکی لە مافەکانمان بکەن من تەنها ئەوە ناڵێم ئەڵێم بۆ هەر کەس دەنگە دەی بۆ هەر لا دەنگە دەی مویمەوەیە دەنگ بدەی.